لە حەدیسی صحیحدا هاتووە کە ئیمامی مسلم گێڕاویەتیەوە لە پێغەمبەر صلی الله علیه وسلم لە سەحابە ئەبو هورەیرە دەگێڕێتەوە لە پێغەمبەر و دوای ئەوە ئیمامی مسلم حەدیسەکەی تەخریج کردووە حەدیسەکە دەفەرمێ خوا مۆر ئەدا لە دڵیان دڵیان داخا ثم لیکونن من الغافلین ئەڕۆنە ڕیزی ئەو کەسانەی کە غافڵن لە ذیکری خوا غافڵن لە ئەمری خوا و بێ ئەمری خوا دەکەن و هەروەها پێغەمبەری خوا فەرموویەتی صلی الله علیه وسلم هەر کەسێ من ترک ثلاث جمع تهاونا بها تبع الله على قلبه هەر کەسێ سێ جمعەی بفەوتێ بەوەی کەوا گوێ نەداتە جومعە گرنگی پێ نەدا بەلایەوە مهم نەبێ ئەوە خوای پەروەردگار مۆر ئەدا لە دڵی هەندێک لە علەماڵێن مۆری نیفاق هەندێکی ترەڵێن دڵی داخرێ خێری بۆ ناچێت ئیمامی ئەبو داود بە ئیسنادێکی صحیح ڕیوایەتی کردووە و لە حەدیسێکی ترا هاتووە پێغەمەری خوا فەرمێ من سمع النداء ولم يأتي فلا صلاة له إلا من عذر ئەوەی گوێی لە بانگ بێ لەوانەی کەوا جمعە و جەماعەتیان لەسەرە نەخۆشەیە لەسەری نییە ئافرەت لەسەری نییە مسافرێکەوە لە سەفەرا بێت لە دوورەوە ئەوە لەسەفەری لەسەری نییە ئەوانە نەبێ عوزریان هەیە ئەگەر بانگی گوێ لێ بوو نەهات بۆ نوێژ ئیتر نوێژەکەی دروست نییە بۆی نییە یعنی ئەب ئەو نوێژە گەر بیکا لای ئەو فەرموودەیە وەرناگیرێ جمعە هێندە گەورەیە لە ئیسلامدا خوا لە قورئانی پیرۆز لە سەد و چواردە سوورەت یەکێک لە سوورەتەکان ناوی سوورەتی جمعەیە اذا نودی للصلاة من یوم الجمعة ئەگەر بانگ درا ڕۆژی جومعە بۆ نوێژ فاسعوا الی ذکر اللە دەست پێشخەری بکەن و پەلە بکەن بۆوەی فریای ذیکری خوا بکەون بۆی فریای خوتبەکە بکەون زۆرێ لە موفەسیرین ئەڵێن ذیکری اللە لێرا بریتیە لە ئامادەبوون بۆ خوتبەکە بۆ گوێگرتن لە خوتبەکە ئینجا نوێژەکەشی لە دوایە لەگەڵا بکە فاسعوا الی ذکر اللە و ذروا البیع وازبێنن لە مامەڵە وازبێنن لە کڕین و فرۆشتن ذلکم خیر لکم ئەوە باشترە بۆ ئێوە دوکانەکە داخەی باخەکە داخەی سیارەکەت بۆسێنی لە گەراج ئیشەکە دەست لێ هەڵبگری بڕۆی خۆت گۆڕیبێ پاک و خاوێنی خۆت نیگاهێ نابێ بەدەم ئەو بانگی خواوە بڕۆی بگەیتە مزگەوتەکەی گەڕەکی خۆتان و شاری خۆتان و ماڵی خۆتان و لەوێ نوێژی جومعەکە بکەی ذالکم خیر لکم ان کنتم تعلمون ئەگەر بزانن ئەگەر حاڵی بن ئەوە باشە بۆ ئێوە دەست لە هەموو شتێ هەڵبگرن بڕۆن بەدەم جمعەکەوە فإذا قضيت الصلاة أجر جمعة واوبو وەبتەغوا من فەضلی الله وەذکروا الله لەوێش هەر زیکری خوا بکەن یادی خوا بکەن سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر أستغفر الله صلوات سر رسول الله وقرآن وهم ذكر كتير واذكروا الله كثيرا زۆر، لعلکم تفلحون، بەڵکو سەرکەوتن بەدەست بێنن. جا بەڕێزان ئەمە فەرمانی خوایە. کار و کەسابەت، معامەلە و کڕین و فرۆشتن هەندێ کات واجبە، فەرزە، بۆ ئەوەی کەوا بژێوی خۆت و ماڵ و مناڵەکەت و ئەوانەی نەفەقەیان لەسەر تۆیە دەری بێنی. بەڵام ئەم کڕین و فرۆشتنە با فەرزیش بێ لە کاتی جومعەدا حەرام دەبێ ئیتر دروست نیە نابێ بیفرۆشی نابێ تۆیش بیکڕی سەحابە وابوون سەلەف وابوون دەسیان بەرزە کردەوە شتکە لە تای ترازوەکە کە بانە درا بۆ نوێژی جومعە دایەنەنا تنێنە و بامەش پێشم بە پەلەپەل بامەش ڕایکەم بۆیە گرەویان بردەوە بەڵام ئێستا کابرا نەک معامەلەی شەرعی بکا معامەلەی ناشەرعی ئەکا کابرا ئەڕوات بەدەم شتێکی کۆڕ و کۆبوونەوە و ڤیستیڤاڵ و نازانم چی هەموو یەخەنە جومعە هەموو یەخەنە کاتی نوێژەکان و جەماعەتەکان بۆ چونکە مشتەریەکانیان هەرزان چین، ئێمە کە مشتەری ئەو کۆڕ و کۆبوونەوانەین گوێ نادەینە نوێژەکانمان، بەڵام ئەگەر چوار کۆڕ و کۆبوونەوە، چوار سەیران و فیستیڤاڵ لە جومعەیا لە کاتی جەماعەتی عەسرا دانران خەڵک نەڕۆی، ئەوانیش ژیرە بن حیسابەکەن بۆ جومعە و بۆ جەماعەت و بۆ ئەهلی مزگەوت و بۆ موسڵمانان. کەواتە تاوانەکە دووسەرەیە، نیوەی هی موسڵمانانە، نیوەی هی ئەو خەڵکانەیە کەوا ئەو موناسەبە و کۆڕ و کۆبوونەوانە دەخەنە کاتی جومعە، ئەیخەنە کاتی نوێژە فەرزەکان و موسڵمانانی پێ مەشغوڵ دەکەن. خوا ئەفەرمێ، رجال لا تلهیهم تجارە ولا بیع عن ذکر الله وإقام الصلاة. خەڵکانێ هەن، موسڵمانانێ هەن، سەرقاڵیان ناکا، کڕین، بازرگانی، بەیع، تجارت، عن ذکر اللە، لە یادی خوا، و اقام الصلاة، لە ئەنجامدانی نوێژەکان. بۆیە بەڕێزان، داواکەم لە خۆم و لە ئێوەیش، پێش ئێوە بە خۆم ئەڵێم، با گرنگی بەین بە نوێژەکانمان، بە جەماعەتەکانمان، چونکە هەر ئەوە ماوە مەزهەری ئیسلام. باخەکەی تری با بردی هەور بردی فڕاندیان خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا ئەمری کردووە بە کۆبوونەوەی مسڵمانان ساڵی جارێک لە مەککەی پیرۆز بۆ حەج ئەوە بۆ حەج وا ساڵێک دوو جار لە دوو جەژنەکەدا بۆ ئەهلی گەڕەک و هەروەها هەموو هەفتەیە جارێک بۆ ئەهلی شارێک یاوەکو ئەوانەی کە جێ نەبێتەوە لە نوێژی جمعەدا حازر ببن و گوێ بگرن بۆ ئیمام و خەتیب کاتێ وتاریان بۆ ئەدا و نەسیحەتیانەکا و ئامۆژگاریانەکا خوایان بیرەخاتەوە، قیامەتیان بیرەخاتەوە و باسی بارودۆخ و و باسی مەسایلی ڕۆژیان بۆ ئەکا. لە حەدیسا هاتووە، مەشغوڵی هیچ مەبن ئێستا خەڵکینە، گەنجەکان مۆبایل داخەن، گەنجەکان قسە مەکەن بەیەکەوە ئەم حەدیسە لەبەر ئەوەیە پێغەمبەر ئەفەرمێ صلی اللە علیە وسلم هەر کەسێ ڕۆژی جومعە خۆی شۆرد غسلی جومعەی کرد غسلی جومعە یعنی نا غسلی لەش پیسی یعنی غسلێک لەبەر جومعە پێغەمەری خوا فەرمێ غسل الجمعة واجب على كل محتلم ئەوەی باڵغ بوو بێ واجبە لەسەری هەموو جمعەیە خۆی بشۆرێ ئەگەر نەخۆش بوو ئەوە قەیناکە ئەی ئەگەر ئاوی دەست نەکەو ئەوە قەیناکە بەڵام ئەگەر ئیمکانی هەبێ هەموو مسوڵمانێ ئەبێ هەموو جمعەیەک خۆی بشۆرێ لە دوای مەلا باوان هەتایە بۆ جمعە ئەو مەسافە ئەیگرێتەوە هەر کەسێ لە ماڵەوە خۆی شۆرد جلوبەرگی پاکی لەبەر کرد بۆنی خۆشی لە خۆیدا هات بۆ مزگەوتێک پێی نەنا بە خەڵکا شوێنێکی دۆزیەوە و دانیشت، ئەوا خوای پەروەردگار بە هەموو هەنگاوێکی خێرێکی بۆ ئەنووسێ و بە هەموو پێیەک دایەنێتەوە خوا تاوانێکی لێ ئەکوژێنێتەوە ئەجرێکی زۆر گەورەی بۆ ئەنووسێ لەبەر ئەوە ئەبێ ئاگامان لێ بێ ئەبێ لێرەش بێدەنگ بی بێدەنگ بی بۆ خەتیب لە حەدیسا هاتووە اذا قلت لصاحبک ص فقد لغوت ئەگەر بە ڕەفیقەکەو بڵێی بێدەنگ بە ئەگەر پێی بڵێی وس ئەوە قسەو کردووە ئەو لەغوەیشە خێری جومعەکەو لە بەتاڵ ئەکاتەوە ئەی لە لە من قسەکەم ئەبینم یەکێ ئەڵێ سەعات چەنە ئاوا ئەکا لە مۆبایلەکەی یانی ئەمە ناوێنەی چی ئێ تۆ هاتووی بۆ جمعە هاتووی ئەم مۆبایلە مەیەنە ئەگەر هێنا و بیکوژێنەرەوە ئەگەر کوژانتەوە دوایی لە ماڵەوە توانی سەیری کەی سامیتی کەی بەڵام تۆ لێرە حکایەت بکەین و قسە بکەین ئەمە پێی ناوترێ جمعە ئەمە پێی ناوترێ ئامادەبوون بۆ نوێژی جمعە ئەوەی زوو بێ خێرەکەی زۆر گەورەیە، ئەوەی درەنگ بێ خێرەکەی بچکۆلەیە، پێغەمبەری خوا فەرمێ صلی اللە علیە وسلم، لە ڕۆژی جومعە شەیتان مەفرەزەکانی ئەنێرێ بۆ بازاڕ بۆی لەوێ خەڵکی مەژغوڵ کەن نەیەن بۆ جومعە، خوایش مەلایکەتەکان ئەنێرێ بە نامەوە سجیلیان پێ دەفتەریان پێ ئەنووسن لە دەرگای مزگەوتا دانیشن لە دەرگاکانی مزگەوتا حەتا ئەو کاتەی خەتیب ئەچێتە سەر مینبەر و دەست ئەکا بە قسە کردن مەلایکەتەکان کتێبەکانیان ئەپێچنەوە ئیتر ناو تۆمار ناکەن یەن دانیشن گوێگرن لە خوتبەکە. کەواتە ئەوەی کەوا خەتیب دەستی کرد بە وتاردان ئەوەی دوای ئەوە بێ ناوی تۆمار ناکرێ لە سجلی مەلایکەتەکانی خوا بەڵێ جمعەکەی نوێژەکەی کردووە هیوایە فریای تەحیات دەکەوێ هیوایە فریای ڕکات هەیەکەوێ هیوایە بە مقەبایەک و ڕاکە لە بەری ئاودەستەکانە دانیشێ ئەوە لە نوێژەکەی بەلایەوە مهمە عالەمی ئیسلامی وامان لێاتووە وامان لێهاتووە یەک جومعە نییە دوا نییە و سێ نییە و دە نییە، لەوانەی وایە پەنجا ساڵە جومعەکە مقەبایە حەسیرێ هەڵەگرێ لە کاتێکا مەلا خەریکە دەسەکا بە نوێژەکەی ئەڕوا لە شوێنێکا لەبەر ئاو دەسەکا دایەخا و یەکسەر پێڵاو لە پێیەکا و ڕاکا و بۆی دەرەچێ تۆ پەنجا ساڵە قەپات نەبووی ئەی کەی قەپاتەبی؟ پەنجا ساڵە تێری نەخوارد لە هاوارکردن، لە هایکردن، لە دەستبڕین، لە شتی خراپ فرۆشتن، ئێستات هەیە بەم دوو دەقەی نوێش ڕاکەی و قەپات بی، کورە گێلە خوا ڕزا ڕازقە خوای نێرێ ئەگەر بیەوێ بیشتی فرۆشی پارەکە و لێت زن گومیەکەیت ئەیدەی بە نەخۆشی، ئەیدەی بە حەب، ئەیدەی بە دەرمان. لەوەی بیری لێ نەکردووەتەوە نا ئەو عارەبانانەی لەبەر دەرگاکانی مزگەوتان لامایە سەو جار تا ئێستا پێم وتن ئەم دەرگانە مەگرن تنی کردووە لە دەرگاکە ئێوە ڕۆنە دەرەوە ڕێگەتانی ئێ کاکە خۆ ئەگەر دەمەتر دوور بێ لە دەرگاکە خەڵکە نایبینێ هەڵ لێ دەکڕێ بەڵام نە گوێی هەیە نە لە گوێەکە وازانێ ڕسق هەر لەوێایە بۆیە ئەوە ژێکێکی ترە لە خەلەلەکانمان شەخەڵەکە بەجێهێڵێ لەبەر مزگەوتا بە چواردەوری مزگەوتا دوای نوێژی جومعە سەیرکەن بزانن بەلەدێ بێ چاری ناکا وەلە شت بەج ئێ کاکە تۆیەی لێرە خێری دەسەکەوێ ئەهلی ئەم مزگەوتە شتی لێکڕن ئێ پۆخڵەواتەکە و بەجێ مەیەڵە بەسەر مزگەوتەوە مەلای مزگەوت و خادیمی مزگەوت لەسەری نییە سەر جادە پاکاتەوە گرنگی بەن بەخوا گرنگی بەن بە نوێژ بە جەماعەت بە جمعە بەخوا گرنگیتان پێبا بەخوا بێ بە هاوارتانەوە ئەگەر هاتی بۆ جمعە و گوێ لە جمعە گرت ئەوەتان ئێوە گەڕێن بە دوای جمعە خۆ هەر ئەهلی ئەم گەڕەکە نییە ماشەڵڵا ئەم مزگەوتە یەک دوو هەزار کەسی تیا کۆ ئەبێتەوە ئێ تۆ ئەگەڕێی بە دوای جمعە ئەڵێی وتارەکەی مامۆستا فڵانە کەس مهمە ئێ دەی لە گوێی بکە ئەبێ پێتەوە دیار بێ کە چویتە بازاڕ لە مزگەوت دەرچوی تۆ حەمامت کردووە نابێ خۆت چڵکن کەیتەوە نابێ دەست ببڕی نابێ درۆ بکەی نابێ فیتنەی بکەی نابێ تەیدی پیاوی زاڵم و حکوومەتی زاڵم و حیزبی زاڵم بکەی نابێ نابێ لە ماڵەوە خراپی لەگەڵ باوک و دایکتا نابێ لەگەڵ ژنەکەت خراپ بی نابێ لەگەڵ دراوسێکەت خراپ بی چونکە هاتی جومعەت کرد هاتی تۆبەت کرد هاتی بڕیارو دا خوا ڕازی کەی لە خۆ و ئێ باشە ئەگەر پێ تۆ دیار نەبێ ئەگەر پێتەوە ڕەنگ نەداتەوە ئیتر بۆ جومعە ئەکەی بۆچی بۆ مزگەوت بۆ ڕۆی بۆ نوێژ کەڵکی چییە سوودی چییە ان الصلاة تنهی عن الفحشاء والمنکر نوێژ ئەبێ بمانگێرێتەوە لە فاحیشە داوێن پیسی دەم پیسی دەست پیسی لە منکەر لە کارێک کە نەشیاو بێ کارێک کە عەیبە بێ کارێ ناشرین بێ ئەبێ لە ئێمە دەرنەکەوێ ئەبێ مسلمان واز بێنێ لە بێ ئەمری خوا واز بێنێ لەوەی کەوا کەرامەت و شەرەف و شعوری پێدا ئەبەزێ سەحابەکان لە بەردەم پێغەمەرگیانە دانیشتن لە جمعەدا ئامۆژگاریەکردن سەحابەی نەخوێنەوار ئەڵێ سورەتی قافم لە دەمی پێغەمبەری خوا لەبەر کردووە کە لە وتاری جومعە و لە جومعە خوێندوێتیەوە یا سورەتی ئەعلام لەبەر کردووە یا چیم لەبەر کردووە مەمومەکانی جمعە دەربارەیان هاتووە وەکو عرضم کردن بە خۆشۆردنی جمعە هەندێڵێن واجبە هەندێڵێن سنەتی موەکەدە باشە ئەویش لەبەرەوەی بۆنی عارەق و ئەو شتانە و لێنێ پاک و خاوێن بیکەی بۆ مزگەوت وای زوو بێی بۆ مزگەوت ئینجا لە مزگەوت نوێژی سونەت بکەی جا دانیشی بۆ ئەوە ئینجا گوێ بگری لە خەتیب دڵت لێرە بێ سەرنج بدەی بزانی باسی چی ئەکاو چیت بۆ لێک ئەداتەوە ئەو ئامۆژگاری و ئەو نەسیحەت و ئەو ڕێنماییانەی کەوا پێت ئەڵێ دەربارەی دینەکەت، دەربارەی عەقیدەکەت، دەربارەی قیامەتەکەت، دەربارەی محاسەبە و محاکەمە، دەربارەی باوک و دایکت، دەربارەی دراوسێکانت، مەسئولیەتت بەرامبەر بە مناڵەکانت، بەرامبەر بە گەل و نەتەوەکەت، ئەبێ گوێی لێ بگری دوایش جێبەجێی بکەیت. ڕۆژی جومعە لە حەدیسا هاتووە گەورەترینی ڕۆژەکانی خوایە هەچ ڕۆژێک ئەوەنەی ڕۆژی جومعە گەورە نییە ئەوەندە گەورە بێ و نوێژێکی ئەوەنە گەورەی تیادا نرابێ ئێمە ئەبێ گرنگی پێ بدەین ئەبێ لەو ئاستەیا بین ئەبێ حازر بین ئەبێ وەکو عرضم کردن فریای ئەوە بکەوین مەلایکەتەکانی خوا ناومان تۆمار بکەن و ئەڵێ ئەوەی حازر بوو بۆ جومعە سەرنج بە هەر کەسێ دەستنوێژی گرت خۆی گۆڕی هات بۆ جومعە پێی نەنا بە بینی دوو کەسا و لە یەکی نەکردنەوە دوایی نێتی دوور کات نوێژ یا چواری یەنە حەچەنێک دوور کات دوور کاتی تر دوور کاتی تر ئەگەر زوو هاتی دوای ئەوە دانیشت گوێی گرت بۆ ئیمام إلا غفر له ما بينه وبين الجمعة الأخرى لەو جمعە بۆم جمعە چ گوناحێکی کرد بێ حەقی خوا خوای گەورە لێی خۆش نەبێ ئیمامی بوخاری گێڕایەتیوە لە ڕیوایەتێکە هاتووە وفضل ثلاثة أيام سێ ڕۆژیش دوای هەفتەکە خوای پەروەردگار هەر عەفوی یەکاو لێی خۆش نەبێ إمام مسلم جراويتيوا من اغتسل يوم الجمعة ومس من طيب امراته ولبس من صالح ثيابه جلوبرقي جواني لبركا باق لبركا ثم لم يتخطى رقاب الناس ولم يلغى لغوي نكر قسي نكر يعني قسي نكر غدت الشیاطین برایاتها الی السوق، بە کوردی بۆم وتن شەیتانەکان ئەڕۆن بۆ بازاڕ لەوێ خەڵک مەشغوڵ ئەکەن مەلایکەتەکانیش یەن بۆ مزگەوت بڵان بزانین ئێمە ئەهلی کامیانین لەبەر ئەوە بەڕێزەکانم نوێژی پێنج فەرزەیش پێنج فەرزەی نوێژ بێژگا جومعە گرنگی پێ بدەن بەبێ عوزر و بیانوو لە ماڵەوە نوێژ مەکە. بە بێ عوزری شەرعی لە ماڵەوە نوێژ مەکە ئەگەر بیانووت نەبوو لە ڕووی شەرعەوە بانگی دا بڕۆ بۆ مزگەوت لە مزگەوت نوێژ بکە لە مزگەوت جەماعەت بکە لە نزیکی ئیمامەوە بە لە لای ڕاستی ئیمامەوە بە لە پشتی سەری ئیمامەوە بە ئەوە ئەجری گەورەت بۆ ئەنووسرێ ئەوە بێتە کەفارەتی گوناحەکانت اصباغ الوضوء علی الوضوء دەستنوێژ گرتن بەسەر دەستنوێژە و انتظار الصلاة بعد الصلاة چاوەڕوانکردنی نوێژ لە دوای نوێژێکی تر یعنی هێشتا نوێژی نیوەڕۆ نەبوو تۆ بێ ئینتیزار بکەیت دەی کەی بانگ بدا نوێژەکەمان بکەین عەسر مەغریب عیشا بەیانی فذلکم الرباط فذلکم الرباط ئەوە خۆبەستنە لەبەر خوا ئەوە سەنگەرگرتنە لەبەر خوا ئەوە شەیتان تۆراندنە لەبەر خوا بۆیە ڕجاکەم لە یەک بە یەکی ئێوەی بەڕێز با گرنگی بین بە نوێژی جمعە و جەماعەت با حزورمان هەبێ کابرا لە پاڵ مزگەوتایە دیواری بە دەوری مزگەوتەکانەوەیە بانەدا خۆی کوڕەکانی ناچن بۆ مزگەوت خۆشی بە مسوڵمان ئەزانێ ئەهلی قیبلەیشە ئاخر کاکە گیان چۆن ئەبێ ئەیە مزگەوتە بۆچی دروست کرا لەم گەڕەکە ئەگەر بێزاری لە مزگەوت بۆ بار ناکەی ئەو گەڕەکە بەجێ بێڵی من بم لە باتی تۆ ئەڕۆم بۆ شوێنێ هەر بانگی تیا نەبیسم مادەم بانگی تیا ئەبیسی گوێت لە بانگە گوێت لە خوتبە و جمعە و جەماعەتە ئێ بڕۆ نوێژەکەت کە و دوایی بڕۆرە سەر کەسابەتەکەت بڕۆرە ناو ماڵەکەت خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان فێر بکە خوایە جمعە و جەماعەتمان لێ قبول کەی خوایە تەوفیقمان بدەی خوایە گەرم و گوڕمان کەیتەوە لەگەڵ دینەکەتا خوایە یارمەتیمان بەی بێ ئەمریت نەکەین خوایە شەفاعەتی پێغەمبەرمان بەنسیب کەی خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە ئیسلاحی حاڵی زینوەکانمان بکەی خوایە ڕەحم بەم میللەت و بەم گەلە بکەی لە هەموو ئافات و بەڵا و فیتنەیە خوایە لامان دەی بمان پارێزی خوایە لە شەڕی شەیتان لە بەڵای ناگەهان لە فیتنەی ئاخر زەمان بمان پارێزی خوایە دەروی خێرمان لێ بکەرەوە خوایە تاعات و عیبادەتمان قبول کە خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم خەڵکێکی زۆر داوای دوعای خێریان لێ کردوین نەخۆشن شیفایان بدەی قەرزارن ڕزگاریان بکەی ئەسیر و دیلن ڕزگاریان بکەی خوایە ئەوەی سەر لێ شێواوە هیدایەتی بدەی